ئەگەر ئافرەتێک پێشتر سفور بووبێت و تەوبەی کردووە بەڵام پێشتر تەسویر کراوە لە ئاهەنگدا و ئێستا پەشیمانە چی بکات تاوەکو لە تاوانەکەی ڕزگاری ببێت سەرەتا تەوبە بکە و داوای لێخۆشبوون لە خوای گەورە بکە دووەمیان بزانێت وێنەکەی لای چ کەسێکە پەیوەندی پێوە بکات و داوای لێ بکە کە وێنەکەی نەهێڵن و تێناگەم خەتە نازان خەتی چیە کوفیە گەر فرۆشیار درۆی کرد پارەکەی حرام دەبێت بێگومان حرام دەبێت ئێمە لە شوێنێک نوێژی بەیانی دەکەین پێش نوێژی پێش فەجری سادە ئایا چی بکەین پێویستە نوێژەکەت بکەیتەوە لە دوای دەرکەوتنی مەجلی ساڵدەم براکەم دایکێک دەڵێت کوڕەکەم قەرزارە چەند ساڵە توانای نییە بیداتەوە ئایا زەکاتی من بە کوڕەکەم دەشێت بۆ دانەوەی قەرزەکە بەڵێ دروستە ان شاء الله ئەگەر کچ داوا لە کوڕەکە بکات مەرجی من ئەوەیە هیچ ژنێکی تر نەهێنی دروستە نەخێر دروست نییە ئەو مەرجە مخالفی شەرعی خوای پەرۆردگارە بۆچی کوڕێستا وعدیشی پێبدە دوای بێگومان لە هی ئافرەتەکە خۆی. ئەگەر هاتو کڕیار ڕاستی کرد بەڵام فرۆشیار درۆی کرد یاخود بە پێچەوانەوە ئایا پارەکە ئایا بەرەکەت لەو کڕین و فرۆشتندا دەبێت ئەوەی کە درۆ دەکات بەرەکەت لە حەقی ئەودا هەڵدەگیرێت